بەشی یەکەم، ئایا مرۆڤ گورگە یان بەرخ؟ خەڵکێکی زۆر هەن لەو باوەڕەدان کە مرۆڤ بەرخە، بە پێچەوانەوە خەڵکێکی تر دەڵێن نەخێر مرۆڤ گورگە. هەردوولاش دەتوانن بەڵگە و هۆکاری گونجاو بدۆزنەوە بۆ ئەوەی ڕاستی بۆچوونەکانیان بسەلمێنن. ئەوانەی دەڵێن مرۆڤ بەرخە، پشت بە ئاسانترین بەڵگە دەبەستن و دەڵێن، هەموو کاتێک بە ئاسانترین شێوە دەتوانرێت کار بکەیتە سەر مرۆڤ و داوای جێبەجێکردنی کارێکی لێ بکەیت. هەرچەندە ئەو کارەش زەرەر بە خۆی دەگەیەنێت، مرۆڤ ملکەچی سەرۆکەکانی دەبێت و ئامادەن شەڕی بۆ بکەن. هەرچەندە ئەم شەڕەش هیچ سوودی نییە جگە لە ماڵوێرانی نەبێت. هەروەها ئامادەن باوەڕ بە هەرجۆرە قسەیەکی هیچ و چروک بکەن. بە تایبەت ئەگەر هاتوو ئەم قسەیە بە شێوەیەکی هەستیار و بەهێز بکرێت و دەسەڵات پشتگیری لێ بکات. بۆ نموونە، هەڕەشەی توندی مەلیک و قەشەکان. یان دەنگی ناسکی وتاربێژ و ڕووناکبیرە ئاشکرا و نهێنیەکان. پێ دەچێت ئاسان بێت خەڵکی بخەیتە ژێڕ کێفی خۆتەوە. ئەوان وەکو منداڵی نیوە خەوتووان. ئامادەن چارەنووسی خۆیان تەسلیمی هەر کەسێک بکەن، بە تایبەت ئەگەر هاتوو ئەو کەسە دەنگێکی پاک و بێگەرد یان هەڕەشە ئامێزی هەبێت. ئەوا دەتوانێت بیانخاتە ژێر ڕکێف و هەژموونی خۆیەوە. لە ڕاستیدا ئەو کەسانەی کە خاوەنی باوەڕێکی پتەون بۆ ئەوەی خەبات لە دژی جەماوەر بکەن، کەسانێکی کەم و نوخبەن و گوزارشت لە کۆمەڵگا ناکەن. بە گشتی ئەم کەسە جیاوازانە لە سەردەمی خۆیاندا دەبنە جێگای گاڵتە و قەشمەری خەڵکی. وەلێ پاش سەردەمانێکی تر دەبنە جێگای ڕێز و شانازی نەوەکانی تر. هەر لەسەر بنەمای ئەم بۆچوونە کە مرۆڤ بەرخە، فەرمانڕەوا ستەمکارەکان توانیان ڕژێمەکانیان دابمەزرێنن. هەر ئەم باوەڕەی کە دەڵێت مرۆڤ بەرخە و پێویستیان بە کەسێکە تا سەرکردایەتی بکات و بڕیاریان بۆ بدات، هەر ئەمەش هەلی ئەوەی دایە دەستی سەرکردەکان کە بگەنە باوەڕێکی تەواو کە ئەوان ئەرکێکی مۆراڵی ئەنجام دەدەن. هەرچەندە ئەم حوکمەش کارەساتئامێزیش بێت، بە مەرجێک ئەوە بدەن بە مرۆڤ کە پێویستیەتی. بە واتایەکی تر، ئەگەر هاتوو سەرکردەکان توانیان ئەرکی بەرپرسیارێتی و ئازادی بگرنە ئەستۆی خۆیان. پرسیارە گرنگەکە ئەوەیە، باشە ئەگەر مرۆڤ بەرخ بێت، بۆچی هێندە ژیانی مرۆڤ و ژیانی بەرخ جیاوازە؟ بۆچی لاپەڕەکانی مێژوو هەمووی بە خوێن تۆمارکراون؟ مێژووش بریتییە لە مێژووی توندوتیژی، کە بە بەردەوامی هێزی تێدا بەکارهاتووە بۆ ئەوەی ئیرادەی خەڵکی تر لەناوبەرێت. ئایا تەلعەت پاشا بە تەنها خۆی بوو کۆمەڵکوژی ئەرمەنیەکانی کرد؟ یان هیتلەر بە تەنها خۆی بوو کۆمەڵکوژی جولەکەکانی کرد؟ ئایا ستالین بە تەنها خۆی بوو کۆمەڵکوژی نەیارە سیاسیەکانی خۆی کرد؟ بە دڵنیاییەوە ئەو پیاوانە بە تەنها خۆیان نەبوون، بەڵکو هەزاران کەس ئامادەبوون دەستیان کرد بە کوشتن و ئەشکەنجەدانی خەڵکی لەبەر خاتری ئەوان، واتە لەبەر خاتری تەڵعەت پاشا و هیتلەر و ستالین، هیچ کاتێکیش ویژدانیان ئازاری نەداون، بەڵکو بە پێچەوانەوە چێژیشیان لێوەرگرتووە. لە پەڕاوێز نووسراوە، تەڵعەت پاشا لە ساڵی هەزار و هەشت سەد و حەفتا و دوو لەدایک بووە و لە ساڵی هەزار و نۆ سەد و بیست و یەک لە بەرلین بە دەستی شۆڕشگێڕێکی ئەرمەنی کوژراوە. تەڵعەت پاشا یەکێک بووە لە دامەزرێنەرانی کۆمەڵگەی ئیتیحادولتەرەقی تورکی، کە بە دایکی بیری فاشیزمی تورکی دەناسرێت. لە نێوان ساڵانی هەزار و نۆ سەد و پازدە تا هەزار و نۆ سەد و حەڤدە وەزیری ناوخۆی تورکیا بوو. یەکێکە لە بەرپرسە سەرەکیەکانی کۆمەڵکوژی ئەرمەنیەکان. جێگای ئاماژەیە ئەم کۆمەڵکوژیەش بە یارمەتی لۆجستیکی و سەربازی ئەڵمانەکان ئەنجام دراوە. ئایا ئێمە لە هەموو شوێنێک کاری نامرۆڤانە نابینین کە مرۆڤ لە بەرامبەر برا مرۆڤەکانی تری دەیکات بۆ نموونە لە جەنگی دڕندانە، لە کوشتن و ئەتککردنی ژنان، چەوساندنەوەی بێهێز لە لایەن بەهێزەوە بە شێوەیەکی دڕندانە، لە ڕاستیشدا لە بەرامبەر هەموو ئازار و هاواری ئەم خەڵکانەشدا گوێ کەڕ و دڵڕەقی و بێ بەزەیی دەبینین. هەموو ئەم ڕاستیانەش وای لە هەندێک بیرمەند وەکو هۆبز کردووە کە بڵێن، مرۆڤ بۆ برای مرۆڤی گورگە. ئەمڕۆش خەڵکێکی زۆر لە ئێمە گەیشتوونەتە ئەو قەناعەتەی کە مرۆڤ سروشتێکی شەڕەنگێز و وێرانکەری هەیە و ناتوانیت ڕێگا لە پیاوکوژێک بگریت ئەگەر هاتوو پیاوکوژێکی لە خۆی بەهێزترت دەست نەکەوێت. ئێمە لێرەدا لە نێوان ئەم دوو بەرەیە دا دۆشداماوین. دیارە ئێمە باش دەزانین کە خەڵکێکی پیاوکوژ و دڵڕەق و سادین. ئەو کەسانەی کە حەزیان لە ئازاردانی خەڵکیە وەک ستالین و هیتلەر و تەلعەت پاشا هەن بەڵام ئەمانە تەنها کەمینەن و هەڵبژاردەیەکی بچووکن و گوزارشت لە کۆی گشتی کۆمەڵگە ناکەن ئایا دەکرێت بڵێین کەسانی ئاسایی وەک من و تۆ گورگن و لە پێستی مەڕداین هەروەها سروشتی ڕاستەقینەمان کاتێک بە ڕوونی دەردەکەوێت ئەو ڕێگرانە نامێنن بۆ ئەوەی هەڵسوکەوتی دڕندانە ئەنجام بدەین. هەرچەندە قەناعەتی تەواویشمان بەم پێشبینییە نییە، بەڵام ناشتوانین پشت گوێی بخەین. بە دڵنیاییەوە ڕۆژانە کۆمەڵێک هەلمان بۆ دەڕەخسێت بۆ ئەوەی کاری سادیانە و دڕندانە ئەنجام بدەین و بە بێ ئەوەی کەسیش سزامان بدات. بەڵام لەگەڵ ئەوەشدا خەڵکێکی زۆر هەن کە ئەم کارە ناکەن. لە ڕاستیدا زۆر کەس کاتێک هەڵوێستێک یان ڕووداوێکی دڕندانە و سادیانە دەبینن قێزیان لێ دەبێتەوە. ئایا هیچ شرۆڤەیەکی باشترمان دەست دەکەوێت بۆ ئەوەی لە دۆشدامانی ئەم دوو بۆچوونە ڕزگارمان بکات؟ ئایا دەتوانین بڵێین باشترین وەڵام بۆ ئەم پرسیارە ئەوەیە کە کەمینەیەکی گورگ شان بە شانی زۆرینەیەکی بەرخ پێکەوە دەژین؟ گورگەکان دەیانەوێت بکوژن. بەرخەکانیش حەزیان لێیە ملکەچی یەکێک بن. پاشان گورگەکان دەیانەوێت بەرخەکان بکوژن، بەرخەکانیش ئامادەیی خۆیان پیشان دەدەن، نەک لەبەر ئەوەی چێژی لێ وەردەگرن، بەڵکو سروشتی ئەمان وایە دەبێت ملکەچی یەکێک بن. بۆ ئەنجامدانی ئەم کارەش پێویستە پیاوکوژەکان کۆمەڵێک حیکایەت دروست بکەن بۆ ئەوەی قەناعەتیان پێ بکەن و هۆکاری ئەم کوشتارەش پیرۆز بکەن. بۆ نموونە پارێزگاری کردن لە ئازادی. چونکە هەڕەشەمان لەسەرە یان تۆڵەسەندنەوەی ئەو منداڵانەی کە کوشتویانن و یان ئەو ژنانەی کە ئەتکیان کردوون و گەڕانەوەی شەرەفی ئەتککراومان. ئەمەش بۆ ئەوەی کۆی گشتی بەرخەکان وەکو گورگ هەڵسوکەوت بکەن و ببنە گورگ. پێدەچێت بە شێوەیەکی سادە و ساکار ئەم وەڵامە تەواو بێت، بەڵام لە هەمان کاتیشدا کۆمەڵێک پرسیاری بێ وەڵام جێدەهێڵێت، ئایا ئەمە مانای ئەوە نییە کە دوو ڕەگەزی مرۆڤمان هەیە، گورگ و بەرخ؟ ئایا چۆن دەکرێت بە ئاسانی قەناعەت بە بەرخەکان بکرێت بۆ ئەوەی وەکو گورگ هەڵسوکەوت بکەن؟ ئەمە لە حاڵەتێکدا ئەمە لەگەڵ سروشتی ئەوان ناگونجێت. تەنانەت ئەگەر هاتوو واشمان دانا کە توندوتیژی وەکوو ئەرکێکی پیرۆز پیشانیان دەدرێت. ئێمە ناتوانین بە شێوەیەکی بەهێز بەرگری لەم بۆچوونەمان بکەین، بەڵام لە هەمان کاتیشدا پێدەچێت ئەو بۆچوونە ڕاست بێت کە دەڵێت، گورگ بە شێوەیەکی جەوهەری سروشتی مرۆڤە. ئەمەش لە باشترین شێوەدا دەردەکەوێت، بەڵام زۆرینە نایانەوێت ئەم جەوهەرە پیشان بدەن. واتا بۆچوونەکەی تر بە تەواوەتی هەڵەیە. پێ دەچێت زۆر ڕاست بێت ئەگەر بپرسین، ئایا مرۆڤ لە یەک کاتدا گورگیشە و بەرخیشە؟ یان بڵێین مرۆڤ نە بەرخە و نە گورگیشە؟ پێ دەچێت ئەمڕۆ وەڵامدانەوەی ئەم پرسیارە زۆر گرنگ و بایەخدار بێت. لە کاتێکدا زۆر لە دەوڵەتان بیر لەوە دەکەنەوە کە کوشندەترین چەک لە دژی دوژمنەکانیان بەکاربهێنێت پێناچێت هیچ ڕێگریش هەبێت تەنانەت گەر ئەم دەوڵەتانە تووشی هەمان چارەنووسی هۆلۆکۆستیش بن گەر بێت ئێمە بگەینە ئەو قەناعەتەی کە مرۆڤ زیاتر سروشتێکی وێرانکەری هەیە و بەکارهێنانی هێز و توندوتیژی یەکێکە لە پێداویستییەکانی و پەیوەستە بە سروشتی مرۆڤەوە. لەبەر ئەوە خەباتکردنمان لە دژی دڕندەیی مرۆڤ بە شێوەیەکی بەردەوام بێهێزتر و لاوازتر دەبێت. چونکە گەر وایە بۆچی ئێمە بەرەنگاری گورگ ببینەوە لە حاڵەتێکدا ئێمە خۆمان گورگین؟ هەرچەندە هەندێکمان زۆر لە گورگیش خراپترین. پێدەچێت ئەم پرسیارە لەبارەی ئەوەی کە ئایا مرۆڤ گورگە یان بەرخ تەنها جۆرە پرسیارێک بێت، بەڵام ئەم پرسیارە بە شێوەیەکی قووڵتر و گشتگیرتر یەکێکە لە گەورەترین کێشەکانی فکری فەلسەفی ئایینی ڕۆژئاوایی. ئایا جەوهەری مرۆڤ شەڕەنگێز و گەندەڵە یان خێر و پاکە؟ مێژووی مرۆڤایەتی پێمان دەڵێت کە جەوهەری مرۆڤ گەندەڵ نییە، بۆ نموونە سەرپێچیکردنی ئادەم و حەوا لە فەرمانی خودا مانای خراپەکاری ناگەیەنێت، لە هیچ شوێنێکیشدا بچووکترین ئاماژە بەوە نەکراوە کە ئەم سەرپێچییە بووبێتە هۆکاری گەندەڵبوونی جەوهەری مرۆڤ، بەڵکو بە پێچەوانەوە سەرپێچیکردن مەرجێکە بۆ هۆشیاری بوونی مرۆڤ و توانای بڕیاردانی دەردەخات. بەم شێوەیەش. ئەم هەڵسوکەوتی سەرپێچیکردنەی یەکەم و شرۆڤەی کۆتایی کراوە، کە مانای هەنگاوی یەکەمی مرۆڤە بەرەو ئازادی، بێ دەچێت و سەرپێچیکردنی هەردووکیان نەخشەیەکی خودا خۆی بووبێت. چونکە بە پێی فکری پێغەمبەران بێت لە پاش دەرکردنی مرۆڤ لە بەهەشت، مرۆڤ توانی مێژووی تایبەت بە خۆی دروست بکات، هەروەها وزە تایبەتەکانی بەکاربهێنێت و پێکەوە لەگەڵ برا مرۆڤەکانی تریدا لە سروشتێکی خۆشدا بژین. ئەمە بۆ ئەوە بوو تا مرۆڤ ببێتە تاکێکی تەواو، چونکە لە پێشدا مرۆڤ هیچ بوونی نەبوو. بەپێی مەفهوومی پێغەمبەرانی ئاینی مەسیحی، لەو باوەڕەدان کە مرۆڤ لە ناخدا خراپ و گەندەڵ نییە. پێدەچێت بتوانرێت ڕزگاری بکەین بەبێ ئەوەی پشت بە یارمەتی خودا ببەستین. بەڵام ئەمە مانای ئەوە نییە کە بە شێوەیەکی گشتی لە کۆتاییدا گیانی خێر سەردەکەوێت. چونکە ئەگەر مرۆڤ کارێکی خراپ بکات، پاشان خراپتر دەبێت. هەروەها بەم شێوەیەش فیرعەون دڵڕەقتر دەبێت و بەردەوام دەبێت لە خراپەکاریدا. ستەمکاریی بە جۆرێک زۆرتر دەبێت کە بە هیچ شێوەیەک ناتوانیت چاوەڕوانی گۆڕان و تەوبەکردنی لێ بکەیت. مێژوو کۆمەڵێک بەڵگەمان پیشان دەدات کە زۆرترینیان نموونەی خراپەکارین تاوەکو چاکەکاری. بە شێوەیەک کە ناتوانین تەنانەت پیاوە چاکەکانیشی لێ دەربکەین. بۆ نموونە مەلیک داودیش کە لە لیستی ئەو کەسانەیە کە کاری خراپیان ئەنجام داوە، مێژووی مرۆڤایەتی پێمان دەڵێت کە مرۆڤ دوو توانای گەورەی هەیە، یەکەمیان کاری چاکە، دووەمیان کاری خراپە. هەروەها لەسەر مرۆڤ پێویستە بڕیاری خۆی لەبارەی چاکە و خراپە، بەرەکەت و لەعنەت، ژیان و مردن بدات. خوداش هیچ تەداخول لەم هەڵبژاردنە ناکات، بەڵکو ئەو لە ڕێگای پێغەمبەرەکانەوە هەوڵ دەدات یارمەتی مرۆڤ بدات بۆ ئەوەی فێری ئەو پرەنسیپانەی بکات کە دەتوانێت لە کاری چاکە و باشە تێبگات، هەروەها دەربارەی خراپە زانیاری بدەنێ و ئاگاداری بکەنەوە. بەڵام لە کۆتاییدا مرۆڤیان جێهێشتووە بۆ ئەوەی خۆی بڕیار بدات و ئەم دوو جۆرە خەباتە هەڵبژێرێت، خەبات لە پێناوی کاری چاکە، خەبات لە پێناوی کاری خراپە. بڕیاری کۆتاییش بڕیاری مرۆڤ خۆیەتی. واتە خۆی بڕیاردەر یەکەم و کۆتاییە. بەڵام گۆڕانی فکری لای ئاینی مەسیحی جۆرێکی تر بوو. لە پاش پێشکەوتنی کەنیسەی مەسیحی، پێیان وابوو بە سەرپێچی کردنی ئادەم تاوانی کردووە. ئەم تاوانەش وای کرد کە سروشتی خۆی و ڕەگەزەکەشی گەندەڵ بکات. هەر لەبەر ئەوەش ناتوانێت بە تەنها خۆی لەم گەندەڵبوونە ڕزگار بکات. تەنها خودا و دەرکەوتنی مەسیح کە لە ڕێگای مرۆڤدا گیانی بەخت کرد، تەنها ئەوان دەتوانن مرۆڤ لەم گەندەڵبوونە ڕزگار بکەن. تەنها ئەو کەسانەش ڕزگاریان دەبێت کە بە مەسیح ڕازی بوون. بەڵام عەقیدەی تاوانی سەرەکی مەبەست تاوانی ئادەم هەموو کاتێک لەلایەن خەڵکانی ناو کەنیسەی مەسیحییەوە بە بێ ناڕەزاییبوون قبوڵ نەکراوە. بۆ نموونە بیلاجیوس دژی ئەم بۆچوونە وەستایەوە بەڵام شکستی هێنا. بەشێک لە هیومانستەکانی ناو کەنیسە بە تایبەت لە سەردەمی ڕێنسانسدا هەوڵیان دا کە کەنیسە لەم بیرە دوور بخەنەوە بەڵام نەیانتوانی بە شێوەیەکی ئاشکرا هێرش بکەنە سەر ئەم بۆچوونە یان نکۆڵی لێ بکەن چونکە لەو کاتەدا ئەم جۆرە بۆچوونانە بە کاری دەرچوو لە ئایین، مورتەد، دادەنرا. مارتین لۆتەر دیدێکی زۆر بنەڕەتی دەربارەی گەندەڵبوون و شەڕخوازیی مرۆڤ هەبوو، لە کاتێکدا پاشان ڕووناکبیرانی سەردەمی ڕێنسانس هەنگاوی زۆر ڕادیکاڵانەتریان بەرەو ئاسۆیەکی تر نا. ئەو ڕووناکبیرانە پێیان وابوو کە هەموو ئەو شەڕەنگێزییەی کە لە ناخی مرۆڤدا هەیە، هەمووی دەرئەنجامی هەلومەرج و دەوروبەرەکەیەتی. لەبەر ئەوە مرۆڤ هیچی لەدەست نایەت، چونکە هەمووی پەیوەندی بە هەلومەرجەکەوە هەیە، کە شەڕەنگێزی لێ دروست دەبێت بە نیسبەت چاکەوە، ئەمەش شتێکە خۆبەخۆ لە ناخی مرۆڤدا دروست دەبێت. ئا بەم شێوەیە ڕووناکبیرانی پێشوو بیریان دەکردەوە. جێگەی ئاماژەیە ئەم بۆچوونەش پێش مارکس و هاوڕێکانی دەرکەوت. باوەڕبوون بە چاکیی مرۆڤ لە ئەنجامی ئەو باوەڕبەخۆبوونە نوێیە دروست بوو، کە لە ئەنجامی ئەو پێشکەوتنە سیاسی و ئابوورییە مەزنەی کە لە سەردەمی ڕێنسانسدا دەستی پێ کرد. لە بەرامبەردا، نابووتبوون یان ئیفلاسی ئەخلاقی لە ڕۆژئاوادا. لە کاتی جەنگی یەکەمی جیهانیەوە دەستی پێکرد و بەرەو هێتلەر و ستالین و کۆنفتری و هێرۆشیمایان بردین هەتا گەیشتینە ئەو حاڵەتەی ئەمڕۆ وەکو خۆ ئامادەکردنە بۆ لەناوبردنی گەردوون. هەموو ئەمانەش جارێکی تر ئەو بیرە تەقلیدیەی هێنایەوە کایەوە کە دەڵێت مرۆڤ لە ناخیدا شەڕەنگێزە. ئەم جەختکردنەوە نوێیە زیاتر پەیوەندی بەو کارە شەڕەنگێزیانەوە هەبوو کە مرۆڤ دەیکرد. لە هەمان کاتیشدا ئەم بیرە وەکوو گاڵتەجاڕییەک لە دژی ئەو کەسانە بەکار هێنرا کە هێشتا باوەڕیان بەوە هەبوو کە چاکە لە ناخی مرۆڤدا هەیە. زۆرجار لە ڕێگای خراپ بەکارهێنانی بۆچوونیان یان تەمومژاوی کردنی بۆچوونەکانیان ئەم کارەیان دەکرد. من خۆم یەکێکم لەو کەسانەی کە زۆرجار دەیانەوێت بۆچوونەکانم تەمومژاوی بکەن و بیانگۆڕن. واپیشانی خەڵکی دەدەن کە گوایا من گاڵتەم بەو قسانە دێت کە دەڵێت هێزی شەڕەنگێزی لە ناخی مرۆڤدا هەیە. من لێرەدا دەمەوێت ئەوە دووبارە بکەمەوە کە ئەم گەشبینییە ویجدانییە کە بە هیچ شێوەیەک گوزارشت لە بۆچوونەکانی من ناکەن، پێدەچێت بۆ کەسێک زەحمەت بێت، کە خاوەنی ئەزموونێکی درێژی شرۆڤەی دەروونی بێت، سووکایەتی بەو بۆچوونانە بکات کە باس لە هێزی وێرانکەری شاراوەی ناخی مرۆڤ دەکات. چونکە من زۆر لەو نەخۆشانەی کە زۆر باری دەروونییان خراپە ئەم هێزە شاراوەیەم بینیوە. زۆر زەحمەتیشم کێشاوە بۆ ئەوەی هەوڵ بدەم ئەم هێزە ڕابگرم یان هەموو ئەم وزەیە بەرەو ئاستێکی بونیادگەرانە ببەم. بە دڵنیاییەوە بۆ هەموو کەسێک کە هەموو ئەو جەنگ و وێرانکارییەی جەنگی جیهانی یەکەمی بینیبێت، زۆر زەحمەتە باوەڕ بە چاکەی مرۆڤ بکات. چونکە هەموو ئەو گیانی هێز و توندوتیژییە وێرانکاریی مرۆڤی بینیوە. لەبەر ئەوە ئەوان تەنها هێزی شەڕەنگێزی و توندوتیژی مرۆڤ دەبینن. لەگەڵ ئەوەشدا ئەمڕۆ ڕووبەڕووی ترسێکی گەورە دەبینەوە، ئەویش هەستکردن بە لاوازی و بێتوانایی خەڵکی بە گشتی لە نێوان زۆربەی ئەو کەسانەی کە ئاسایین و کەسانی ڕۆشنبیر بە تایبەت، خۆیان لە بەردەم ئەو هێزە زۆر وێرانکەرەی شەڕەنگێزیی مرۆڤدا لاواز دەبینن. هەر ئەمەش بەرەو ئەوەمان دەبات کە خەڵکی خۆیان تەسلیمی عەقڵیەتی داڕمان و بێ دەسەڵاتی بکەن. ئەم عەقڵیەتەش کە بە بەرگێکی نوێی هەمان عەقڵیەتی کۆن دووبارە دەبێتەوە کە مرۆڤ گەندەڵە و تاوانبارە. هەر ئەم بیرەش دەمانگەیەنێتە ئەو هزرە داڕماوەی کە دەڵێت، ئێمە هیچ توانایەکمان نییە و ناتوانین جەنگ ڕابگرین، چونکە مرۆڤ لە ناخیدا سروشتێکی وێرانکەری تێدایە. هەرچەندە ئەم بیرەش هەوڵدەدرێت بخرێتە قاڵبێکی هزری و بکرێتە ڕاستیەکی دروست کراو. لە ڕاستیدا ئەم بۆچوونەش ناڕاستە. لە بەر دوو هۆ. یەکەم، ئەوە ڕاست نیە کە ئێمە نەتوانین ڕێگە لە هەستی وێرانکەرانە بگرین. ئەمە هیچ ڕاست نیە کە دەوترێت ناتوانین بە سەر ئەم هەستەدا سەربکەوین. چونکە ئەم هەستە دۆڕاندن نازانێت. بەڵکو ناتوانین زاڵ بین بەسەریدا و دەسەڵاتمان نەشکێت بەسەریدا. دووەم، هەڵەی دووەم ئەوەیە، کە دەڵێن هەموو جەنگەکان دەرئەنجامی هێزە دەروونیەکانی ناخی مرۆڤن. هەرچەندە ئەمە هەڵەیەکی گەورەیە کە هۆکاری جەنگەکان بگەڕێنینەوە بۆ حاڵەتی دەروونی. چونکە هەموو جەنگەکان لە ئەنجامی ئەو بڕیارانە دروست دەبێت کە سیاسی و عەسکەری و پیاوانی بازرگان دەیدەن. کە مەبەستی سەرەکی ئەمانیش بۆ ئەوەیە کە دەست بە سەرزەوی زۆرتر، سامانی سروشتی یان ئیمتیازاتی بازرگانیان دەست بکەوێت، یان بە هۆی بەرگریکردن لە هێرشی دوژمنان، بە ڕاستی بێت یان بە درۆ، یان بە هۆی ئەوەی کە پایی کەسایەتی خۆیان بەهێز بکەن. هیچ جیاوازییەکی ئەوتۆ لە نێوان ئەم پیاوانە و کەسانی ئاسایی نییە. ئەمان خۆپەرستن، بەڵام توانای نکۆڵیکردن لە بەرژەوەندی خۆیان زۆر سنووردارە. بە واتایەکی تر ئەمان نە دڕندەن و نە گەندەڵیشن. لە کاتێکدا کەسانی لەم جۆرە بگەنە دەسەڵات، دەتوانن حوکمی ملیۆنەها کەس بکەن و دەسەڵاتیان بەسەر کوشندەترین چەکدا بێت. ئەمانە گەورەترین زەرەر دەدەن. ئەمانە لە ژیانی ئاسایی خۆیاندا دەتوانن نەیارانیان لەناوبەرن، بەڵام لە جیهانی دەوڵەت کە خاوەنی هێز و توانایەکی پتەوی سەپێنراو، مەبەستمان لە سەپێنراو ئەوەیە کە هیچ یاسایەکی ئەخلاقی نییە ڕێگا لە هەڵسوکەوتی ئەو دەوڵەتە بگرێت، ئا لەم حاڵەتەدا ئەم کەسانە دەتوانن ڕەگەزی مرۆڤایەتی لەناوبەرن. ترس لە کەسانی ئاسایی کە خاوەنی هێزێکی نائاسایین، گەورەترین ترسە کە ڕووبەڕووی ڕەگەزی مرۆڤایەتی دەبێتەوە. بە پێچەوانەوە دێوزمە و سادیات ڕەگەزی مرۆڤ لەناو نابەن. بەڵکو ئەم جۆرە کەسانە هەڕەشەی گەورەن بۆ سەر مرۆڤایەتی. بەڵام هەر وەک چۆن مرۆڤ پێویستی بە چەک هەیە بۆ ئەوەی جەنگی پێ بکات، بە هەمان شێوەش پێویستی بە هەستی ڕق و کینە و وێرانکاری و ترس هەیە. بۆ ئەوەی ملیۆنەها کەس گیانی خۆیان بەخت بکەن و بچنە جەنگەوە و ببنە تاوانبار. ئەم هەڵچوونانەی مرۆڤ مەرجێکی سەرەکی و پێویستن بۆ هەموو جەنگێک. بەڵام ئەمانە، هەڵچوونەکان، هۆکاری سەرەکی جەنگ نین. بەڵکو چەک و بۆمبەکان هۆکاری سەرەکین. زۆر لە چاودێران پێیان وایە کە جەنگی ئەتۆمی لە جەنگی کلاسیکی جیاوازە. چونکە ئەو پیاوەی کە دەست لەسەر دوگمەیەکی بۆمبی ئەتۆمی دادەگرێت کە دەبێتە هۆی کوشتنی هەزاران کەس لە ڕووی هەستکردن و ئەزموونی کوشتنی کەسێکی ترەوە لە چاو ئەو سەربازەی کە بە قەمە و ڕەشاش دەجەنگێت زۆر کەمترە. واتە کەسی مۆدێرن کەم ئەزموونترە لەو کەسانەی کە پێشتر بە چەکی کۆن جەنگیان دەکرد. لەگەڵ هەموو ئەمانەشدا، ئەو هەڵسوکەوتەی کە دەبێتە هۆی تەقاندنی بۆمبێکی ئەتۆمی، لە ڕووی هۆشیارییەوە، پەیوەندی بە ملکەچبوونی مرۆڤ بۆ بڕیاری سەروو خۆیەوە هەیە. بەڵام لێرەدا ڕووبەڕووی پرسیارێکی گرنگ دەبینەوە ئەویش ئەوەیە ئایا لە چینە قوڵەکانی ناخی مرۆڤدا بوونی وزەی وێرانکەرانە نییە کە دەبێتە هۆی ئەوەی هەستی گوێنەدان بە ژیان لاموبالات بالحیات لای مرۆڤ دروست بکات ئەم هەڵسوکەوتەش مەبەست کوشتن بە بۆمبی ئەتۆمی ببێتە شتێکی ئاسایی؟ لێرەدا هەوڵ دەدەم باسی سێ دیاردەی گرنگ بکەم کە بە بۆچوونی من هۆکاری سەرەکین بۆ ئەوەی مرۆڤ بەرەو گەندەڵبوون و خراپەکاری بەرێت لە هەمان کاتیشدا گەورەترین ترسن بۆ ژیان ئەوانیش ئەمانەن یەکەم خۆشەویستی بۆ مەرگ دووەم نەرجیسبوونێکی پیس سێیەم سەپاندنی گیانی کوشتن. ئەم سێ دیدە کاتێک یەکدەگرن دەبنە هۆی دروستبوونی هاوکێشەی وێرانکاری. ئەمانە پاڵ بە مرۆڤەوە دەنێن بۆ ئەوەی وێرانکاری بەر لە وێرانکاری بکات، ڕق لە بەر ڕق لێبوون بکات. لە بەرامبەر ئەم هاوکێشە وێرانکارییە هاوکێشەی ژیان دادەنێم. خۆشەویستی بۆ ژیان یەکسانە بە خۆشەویستی بۆ مەرگ، مرۆڤدۆستی یەکسانە بە نەرجسی، سەربەخۆیی یەکسانە بە سەپاندنی گیانی کوشتن. هەست بە گەشەسەندن و پێگەیشتنی ئەم دوو هاوکێشەیە لەناو هەموو خەڵکیدا ناکەین. جگە لە کەمینەیەکی بچووک نەبێت واتا خەڵکێکی کەم نەبێت. بەڵام لە کۆتاییدا بێگومان دەگەینە ئەو دەرئەنجامەی کە مرۆڤ بەرەو دوو ئاست و هەنگاو دەنێت کە خۆی سەربەستە لە هەڵبژاردنیاندا، ژیان یان مەرگ، چاکە یان خراپە.